بینیمان کە کۆمەڵێک مەئساتی بەشەری بەسەر مرۆڤایەتیدا دێن، لەگەڵ ئەو هەموو پێشکەوتنەی بواری تەکنەلۆجیا و ئامێرەکان و ئاسانکارییەکان بۆ مرۆڤ، کەچی بەداخەوە دەبینین خەم و خەفەت و مەراق و نەخۆشی و دڵناخۆشیەکان زۆرتر دەبن. وتاری جومعەی ڕابردوو بە فەزڵی خوای پەروەردگار هەندێ شتمان لەو بارەیەوە باسکرد و بابەتەکەمان مابووی هەڵمانگرت بۆ ئەم وتارە. ئەمڕۆش وباللە التوفیق هەندێکی تر لەسەر ئەوە قسە دەکەین و سەرەتای وتارەکەمان دەڵێین خوای پەروەردگار بە حیکمەت و کاربەجێی خۆی کۆمەڵێک غەریزەی بەهێزی لەناو لەش و لار و دڵ و ناخی مرۆڤا دروست کردووە وەکو ئەوەی حەزکردن بە نەمری خوای گەورە کە ئینسانی دروست کردووە هەستێکی تیا دروست کردووە کە حەز دەکات زۆر بژی حەز دەکات ژیانی زۆر توولانی بێ سبحان اللە ئینسان ئەگەر دیقەت بدایە تا تەمەنت بڕواتە پێشەوە تموحت بە ژیان زۆرتر دەبێ ئەوەندەی کە ئینسانێکی بە تەمەن حەزی لە ژیانە جاری وایە گەنجێک بەو حەدە حەزی لە ژیانی درێژ نییە ئەمەش حکمەتی خوای پەروەردگاری تێدایە ئەگەر وانە بوویایە لەم سەرزەویەدا خانوویەکی باش نەدەبینی کابرا خانویەک دروست دەکا حەز ئەکا سێ سەد ساڵی تر هیچی لێ نەیا ئەوەندە مەحکەم و پتەو و جوان بێ کەچی ئەگەر بیر لە خۆی بکاتەوە لەوە چێ نەچێتە ناوێەوە کە بەجێی دێڵێ بەڵام خوا ئەم تموحەی خستۆتە ناو دڵی مرۆڤەکانەوە بۆ ئەوەی ئەم سەر زەویە بە جوانی ئاوەدان بێتەوە خوای پەروەردگار غەریزەی خۆشەویستی پارەی خستۆتە ناو دڵی ئینسانەوە لە زێڕ و زیوەوە تا دینار و دۆلار و هەموو عملەکان، ئینسان بە حوبی دڵ حەزی لە پارەیە، قورئان وا دەفەرمێ، و، وانه لحب الخیر لشدید، بەڕاستی ئینسان بۆ بەدەستهێنانی ماڵ، کە ئیمامی طبری دەفەرمێ بەبێ خیلافی زانایان حوبی خیر لێرەدا مەبەستی ماڵە، ئینسان حەزی لە بەدەستهێنانی پارەیە، خوا ئەم خۆشەویستی پارەی نەخستە دڵەکانەوە، زۆربەی ئیش عاسێ دەبوو، بەڵام ئینسانەکە بە تموحی ئەو پارەیە کە غەریزەیە لە ناو ناخی مرۆڤا ئەیکا. خۆشەویستی ئەم کۆمەڵە شتە کە خوای پەروەردگار لە قورئانا ئاماژەی پێ کردووە، زویینە للناس حب الشهوات، ئەمانە خوای پەروەردگار قەدەغەی نەکردوون، ئەمانە خۆشەویستی کردوون لە ناو ناخەکاندا، جوان کراون بۆ مرۆڤەکان، نیسا، ژن، هاوسەری ژن بە نیسبەت پیاوەوە ژن بە نیسبەت ژنەوە پیاوەکەی ئەم دوو ڕەگەزە پێویستیان بە یەکە بە دوو یەکە عەوداڵن خۆشەویستی بەنین منداڵ خۆشەویستی قناطیری مقنطرە من الذهب والفضة دینار و دۆلار و زێڕ و زیو خۆشەویستی والخیل المسومە وڵاخە بەرزە ئوتومبیلی جوان و ئاخر مۆدیل و پێشکەوتوو والانعام ئاژەڵ بە هەموو جۆرەکانیەوە والحرث کشتوکاڵ باغداری فەلاحەت جا سەرنجی قورئان بدە خوا دەفەرمێ ئەمانە جوان کران لەبەر چاوی ئینسان شیرین کران لەبەر دڵان واللهی ئەگەر خوای پەروەردگار بە حکمەتی خۆی ئەمانەی ئەوە شیرین نەکردایە هیچ گەنجێک ئامادە نەبوو تەحەمولی دروستکردنی خێزان بگرێتە ئەستۆی خۆی وەڵاهی ئەگەم مناڵ خوا ئەوەندە شیرینی نەکردایە مناڵێک بەخێو نەدەکرا کەچی هەموو ئازارەکانیشی بەخۆشی وەردەگری وەڵاهی سەیر دەکەی ئەگەر بێت و زراعەت و فەلاحەت و کشتوکاڵی خوا ئەوا شیرینی نەکردایە لەبەر دڵی ئەو فەلاحە کەسێ دەنکێ تۆوی بە ئەرزەوە نەدەکرد زۆر مەشەقەتی هەیە کەچی هەمووش لەزەتی لێ وەردەگری پاشان پێکەوە نانی سەروەت و سامان و خانوی باش خوا دەفەرمێ ئەمانە هەموو جوان کراون بۆ مرۆڤەکان و ئەگەر بە حەڵاڵی بیکەی واللهی لەزەتیشی لێ وەردەگری هەرچەند عەزێت دەکێشی لەزەتیشی لێ وەردەگری ئەمانە قورئان دەفەرمێ کۆمەڵە غەریزەن بۆ ئەوەی ئەم سەرزەوێ بە جوانی ئاوەدان بێ مرۆڤ تعمیری سەرزەوی بکا و تەخریبی نەکا و وێرانی نەکا ئەم غەریزانە ناو ناخی مرۆڤە هەن ئەمە تا ئێرە زۆر باشە، بەڵام ئەوەی جێگەی ئەسەفە مرۆڤ جاری وا هەیە سنوورەکان دەبەزێنێ. ئەوەندە عەوداڵە بۆ بەدەستهێنانی ئەم شتانەی کە باسمان کرد، لە سنووری خۆی تێدەپەڕێ بە سنووری خەڵک دەکەوێ. ئەیەوێ سنووری خەڵکیش بۆ خۆی بخوا. ئەڵێ هی خۆم بۆ خۆم، هی تۆش دەخۆم. ئەوێ بەوەی خۆیەوە ڕاناوەستێ کە شەرع بۆی دیاری کردووە ئا لەو کاتەدایە کە ئەم دنیایە ئاوا تێک دەچێ ستەمکاری خوێن ڕێژی غەشکردن ناعەدالەتی بە چاوی خۆت دەبینی سەر زەوی لیخن بووە پڕ بووە لەم هەموو ناعەدالەتی و ستەمکاری کە بەهۆی لادان لە مەنهەجی خواوە دروست بووە چارەسەرەکەشی چیە؟ قورئان لە یەک ئایەتە ئاماژەی پێدەکاو دەفەرمێ یا ئەیها الذین آمنوا استجیبوا لله وللرسول اذا دعاكم لما يحييكم سورة الانفال آيات 24 ئەم ئاەتە قورآانە باسمان دەکات دەفەرمێ ئەی ئیمانداران ئەی خەڵکانی خواناس و باوەڕدار وەڵامی خوای پەروەردگارتان بدەنەوە یعنی بەردەوام خوا لەو ئاسمانەوە بانگمان دەکات لە کوێوە لەو قورآانەوە ئینسان کە قورئانی خوێندەوە بەردەوام سەیر دەکا ئایا یا ایها الانسان یا ایها الذین آمنوا ئەمانە هەموو بانگکردنی خوایە بۆ مرۆڤ خوا دەفەرمێ هەر وەختێ بانگم کردن وڵامی خوا و پێغەمبەرەکەی بدەنەوە اذا دعاكم لما يحييكم بۆ ئەوەی کەوا ژیانتان بێ خوا بۆچی بانگمان دەکا هەموو ئەمرێکی ئەو خوای پەروەردگارە کە دەفەرمێ ئەی مرۆڤ وا بکە ئەی مرۆڤ ئەوە قەدەغەیە و مەیکە ئللا بۆ ئەوەیە تۆ ژیانت بەختەوەر بێ لما يحييكم جا ژیانێک بەختەوەری دونیا و ژیانێک کە مردنی بەسەرا نایەتەوە بەختەوەری و ژیانی ڕاستەقینە ئەوەیە کە تۆ قیامەتت ئاوەدان بێ هەر کەسێ گوێ ڕایەڵی فەرمانەکانی پەروەردگار بێ قیامەتی ئاوەدانە بەڵێ خۆشەویستان یحییکم دەفەرمێ ژیان نافەرمێ زیندوو بوون ئەمانە دوو شتی لێک جیاوازن بیرمەندێک دەفەرمێ زیندوو بوون لەگەڵ ژیانە دوو شتی لێک جیاوازن تۆی مرۆڤ خوا بۆیە خەڵقی کردووی بژی نەک هەر زیندوو بی چونکە پشیلەیەکیش هەر دەژی چۆلەکەیەکی بێ ماڵ و حاڵیش هەر دەژی نابێت تۆی مرۆڤ هەر بژی زۆر کەس لە کەسێ دەپرسێ ئەرێ چۆنی ئەڵە کوڕۆڵام ماوین ماوین هیچ نییە چۆن ماوی گرنگە ئەو ئێستا ئەوی ئێمە زۆربەی خەڵکی زۆر منە حکومەت بە خەڵکی ڕەوا دەبینێ کاکەوە کەرەستەکانی زیندوو بوونە وەڵا بەرمیلێک نەوتم داوێ بە شەش مانگ ئەوەنی کارە باشت هەیە ئەوەنی جادەیەکیش تۆزە شۆستە کراوە کاکە ئەو پێویستەکانی زیندوو بوونە خۆ پشیلەیەکی بای خۆی هێلانەیەکی هەیە چۆلەکەیەکی گەڵادارەکەی تێ دەژێریەوە ئەمانە پێویستیەکانی زیندوو بوون گەور بچووکترن لە ژیان بوون قورآن دەفەرمێ دەبێ مرۆڤ بژی مرۆڤ ژیانی لەگەڵ ئاژەڵدا جیاواز بێ نەک هەر ورگی تێر بێ ئەبێ بە تەواوی مەعنا بژی جا بۆ ئەوەی بژی ئەبێ عیلمت بە قورئان پەروەردە کرابێ ئەینا ئەوانەی کەوا عیلمیان پێیە بەڵام غەش لە کۆمەڵگا دەکەن سیدەکەی خۆزاناکانن ستا لەگەڵ ڕێز و حرمەتمدا بۆ ئەو وشەیە بەکاربێنم دکتۆری وا ژیراوە سەیدەلانیە کۆلێژی تەواو کردووە دەرمانی خراپ و تەزویرکراوی لە دەرەوەی وڵات هێناوە بۆ میللەتەکەی خۆی کە پێی بفەوتێنێ خۆ مەکابرایەکی نەخوێندەوار نییە ئەوە شەهادەدارێکە ئەو تەزویرە دەکا پاشان لە بواری ئیجتیماعیدا لە بواری هاوڕێیەتیدا هەر وەختێ دوو کەس یەکتریان خۆشویست و بوونە برادەر ئەگەر ئیمان ئەم هاوڕێیەتیە نەبا بەڕێوە وەکو لە ڕۆژانی ڕابردوو دەبینی گەنجێک گەنجێکی برادری خۆی دەکوژێ بە تموحی پارەی سیارەکەی ئەمە هاوڕێیەتیە کە دوورە لە ئیمان چونکە لە ژێر ئیستیجابەی خوا و پێغەمبەرە نەوە سەلەم کاتێک کە لە بواری اقتصادیدا لە بواری ئابووریدا ئەم هەموو خەزێنەی سەر زەویە هەیە کەچی لە وڵاتان خەڵک خۆی دەسووتێنە لەبەر بێژیانی لەبەر بێگوزەرانی لە بواری سیاستدا چونکە وەڵامی خوا و پێغەمبەری خوا صلی سەلم نادرێتەوە سیاست بۆتە چەواشەکاری خەڵک قێزی لە وشەی سیاست دەبێتەوە کە لە کاتێکا بوو سیاست خۆشەویست بێ لای خەڵک چونکە فەنی ئوموری ئیدارە و بەڕێوەبردنی وڵاتە لەبەر ئەوە زۆرجار مرۆڤ بێزار دەبێت لە ژیان دەڵێ ئەوە کەی ژیانە یعنی ئەوەندە وەڕز بووە ئەوەندەیان عەزێت داوە کەی ژیانە خواخوایەتی بمرێ و نەجاتی بێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی والله لە آخر زەماندا لە آخر زەماندا کە مرۆڤ دەگاتە قیمەی پێشکەوتنی تەکنەلۆژیا و بوارە مادیەکان و ژیرفان پڕکردنەکان ئا لەو کاتەدا فەرمووی ئوممەتم وای لێ دێ بەلای قەبرێکا دەڕوا ئەزانێ قەبرەکە تازەیە ئەڵێ خۆزگەم بە خۆت خۆزگە من لە شوێنی تۆ بمردمایە فەرموو وەڵڵاهی لە هیچیشی کەم نییە لە هیچی بواری دنیایی کەم نییە بەڵام خۆزگە بۆ مردووە دەخوازێت چونکە لە ژیان بێزار بووە ئێستا خەڵکێک کە دەستی دەچێتە خۆی خۆی لە ناو دەبات لە ژیان بێزار بووە خۆ ئەگەر سەیریکەی برسی و تین و ڕووت و ڕەجاڵیش نییە لەبەر ئەوە وڵامدانەوەی خوای پەروەردگار و شەرعەکەی خوای پەروەردگار وا دەکا کە مرۆڤ لە مەینەتیەکانی ژیان ڕزگاری بێ پاشان ئیسلام کۆمەڵێک چارەسەری داناوە چارەسەری یەکەم ئەوەیە ئەم ئینسانە کە ئەم غەریزانەی هەیە وەکو عەرزم کردن خۆشەویستی ئەمانە خراپ نییە خوا دەفەرمێ ژنت هەبێ ژن مێردی هەبێ ماڵت هەبێ سەیارەی ئاخر مۆدیل و بەرزت هەبێ خوای پەروەردگار دەفەرمێ بە قەدەر شاخێک ئاڵتونت هەبێ بە حەڵاڵی هی خۆت بێ قەیناکە شەرع دەفەرمێ بۆت هەیە کوشت و کاڵ و باخ و باخات و ئاژەڵداری و ئەمانەت هەمووی هەبێ هەمووی باشە پارەشت خۆش بوێ کەسابەتیش بکە بەڵام مەچۆ سنووری خەڵکەوە ئەوەش شەرعەکە دیاری دەکات سنووری تۆ تا کوێیە بۆ ئەوەی نە ماڵی خەڵک بخۆی و نە خەڵک ماڵت بخوا بۆ ئەمە ئیسلام چەند یاسایەکی داناوە خاڵی یەکەمیان ئەوەیە ئیسلام پێت دەڵێ مەرج نییە حکومەت هەموو دەمێ چاوی لەسەر خەڵک بێ مەرج نییە بەڕێزان مەرج نییە حکومەت پۆلیس بە دیار هەموو کەسێکەوە دابنێ بۆ ئەوەی کە ئینسان ئەمین بێ کاتێ چاوی حکومەتیشی لێ دیار نییە ئەبێ ڕقابەیەکی خوایی لە ناو دڵەکانا هەبێ کە قورئان دەفەرمێ وهو معکم اینما کنتم دڵنیابن لە هەر شوێنێکا من خواتان لەگەڵایە لەو شوێنەی کە کەس ناتبینێ و کەس چاوی لێ نییە پەروەردگار چاوی لێتە ڕەم بێ کەسێک بڵێ بە گەنجێکی مسلمانی ئێمە بڵێ ئێوە بۆ هەر باسی دین دەکەن بۆ باسی ویژدان ناکەن جارێک لەگەڵ برادێکە کە خۆی بە لادین دەزانی کەوتینە گفتوگۆ کۆمەڵە قسە باسی ئەوەی کرد وتی مامۆستا من زۆر وڵاتانی جیهان گەڕاوم ئێوە زۆر اعتیماد دەخەنە سەر دینی ئیسلام لە وڵاتانە دینیش نییە خەڵک ئەمین و ئەمانیشە و بازرگانیشی ڕێک و پێکە چونکە ویژدانی هەیە وتم ویژدان زۆر چاکە بەڵام ویژدان هەتا سەر ویژدان نابێ ئەبێت دین ویژدان بەڕێوە بەرێ لە ساڵی دوو هەزارە لە ناو سەیدەلیەکە دەرمانم دەکڕی وەرەقەیەکم بەر چاو کەوت ئەوەم لە کتێبا نەبینیوە نەشم دۆزیەوە نووسەرەکەی کێیە بەس وشەیەکی گەلێ جوان و سەرنج ڕاکێش بوو هەر لەوێ لەبەرم کرد دەڵێ الضمیر بلا عقیدە کمحکمة بدون قاض ویژدان و زەمیری ناو ناخی مرۆڤ بەڵام دینی خوای لەگەڵ نەبوو عقیدە و بیروباوەڕی خواناسی لەگەڵ نەبوو وەکو محکمە و دادگای بێ قازی وایە کەس هەیە بڵێ مەحکەمە شتێکی خراپە، دادگا شتێکی باشە، ئەو تەرازووە هەمووی بە ڕێک و پێک کە دەچی دەیبینی ئومێدێک بۆ چەوساوە، بۆ مافخوراو دەگەڕێت دەڵێت دادگا مافم بۆ وەردەگرێ. بەس باشە ئەم بینایە ئەگە قازی و حاکمێکی تێدا نەبێ کار بە حوکمەکە بکا بە کەڵک دێ؟ بە کەڵک نایە، هەر شتێکە ڕەمزییە. ویژدانیش بەڕێزان ئاوایە، ویژدان لەناو ناخی هەموو مرۆڤێکا هەیە وەکو دادگا و بیناکە، بەڵام ئەبێ قازیەکە کە دادگای شەرعیە و کە دەڵێ خوا بەردەوام چاوی لێتە ئەی ویژدان مەدۆڕێ ئەوە دەبێت سەرپەرشتی ویژدانەکە بکە ئەینا کەس بێ ویژدان نییە بەڵام ویژدان تا بڕێک دەڕوا ئەگە خواناسی لەگەڵ نەبوو چۆک دادەدا هەر نمونەیەکی واقعی بۆ جەنابتان باس بکەم هەموو ئەوانەی کاتی خۆی لە سەردەمی بەعسی لە ناوچوودا چوونە شاخ و چەکیان دەستداوەیە و بوونە شۆڕشگێڕ ڕێز و حرمەتمان هەیە بۆ خەباتی هەر کەسێک کە بۆ میللەتەکەی تێکۆشابێ هەموو ویژدان پاڵی پێوەنان ئەینا کابراش دەیتوانی چەکداری شاخیش نەکاو لە ناو شاری شابێ و بە خۆشیش بژی بەڵام ویژدانی پاڵی پێوەنا ئەو گەنجە بڕوا لەو شاخە لەسەر میلەتەکەی خۆی بەکوشدا خۆمە ویژدان پاڵی پێوەنا ئەم ویژدانە هەبوو کەچی سەیر دەکەی کاتێ لە شاخ گەڕایەوە سەر جادەی قیر، لە جیاتی گوێدرێژ مۆنیکای لێ خوڕی، لە جیاتی ئافرەتی لادێ ساوەری بۆ لێ نەچوو کچەکانی زانکۆی هەڵبژاردن، لە جیاتی ساوەر خواردن قەل خواردنی بۆ نسیب بوو، سەیر دەکەی ویژدان. ویژدان ڕۆی، هەر ئەو کەسەی دوێنێ ویژدان پاڵی پێوە دەنا دیفاع لە میللەتەکەی بکا، ئێستا گەورەترین دز و جەردەی سەر ئەو میللەتەیە. ئێستا بیرە نەوتێک هەڵلووشێ هێشتا قەناعەتی نایە بەرمیلێک نەوتیش بە تۆ ڕەوا نابینێ ها ئەمە خۆ واقعەکە کەس نییە لاری لێ هەبێ ویژدان هەیە لە ناخەکاندا بەڵام ئەم ویژدانە ڕقابەی خوای مراقبەی نەکا تا حدێک بڕدەکا ئەوانەی کەوا بازرگانن لەگەڵ حرمەتم بۆ کەسانی دەرەوەی وڵات کار دەکەن و خوا بەرەکەت خاتە ڕزق و ڕۆزیانەوە بە حەڵاڵی بەڵام سەیرکە لە یەکێ لە ڕۆژنامەکاندا بە ئامار لامە ئەڵێن لە مانگی یەکی دوو هەزار و یانزە بۆ کۆتایی مانگی دوانزەی دوو هەزار و یانزە بەس لە گومرجی برایم خەلیلە لە پارێزگای دهۆکە هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی یەک سپار ویستراوە بێتە هەرێمی کوردستانەوە بازرگان هێناوێتی و گیراوە هەشت سەد و حەفتا و حەوت تەن خواردنی بەسەرچوو لە ڕۆن لە برنج لە نیسک لە نۆک لە باقلەمەنیەکان هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی ئێکسپایەر کابرا فرسەتی هێناوە شەوێک داخڵی ئەم دیوێکا و بیخاتە ورژی ئەو فەقیر و هەژارە تووشی سەرەتان و سیری بکا باشە خۆ ئەمە بە حساب ویژدانی ئەبێ هەبێ کابراایەکی پارەداری ئاوا گەورە بازرگانی نێودەوڵەتی بکە ئەبێ ویژدانی هەبێ بەڵام کوا ویژدانەکە کە فرسەتی بۆ ڕێکەوت ویژدان بار دەکا ئەمە ئەمە ئەوەندە هەر گیراوە بە ئامار سووتێندراوە سەد و شەست تەنیش ڕەوانەی دەرەوەی وڵات کراوەتەوانێ تویانە بۆ وڵاتەکەی خۆی بەرنەوە نانهێشتە بێتە ناوە ئەی ئەبێت چەند بە دزێوە هاتبێ و کەس نەیزانی بێ ئەی ئەبێت چەند مەسولێک کڕدرابێ و شەریک بوو بێ لەگەڵیدا خۆ ئەمانە شەمووی هەیە یعنی ئەمە سەیری کە ویژدان بە بێ عەقیدە ناتوانێت کۆمەڵگا ئیسلاح بکە دووەمیان، ئیسلام ئەوە دروست دەکات کە پێمان دەڵێت لکل معصیە عقابا، هەر بێ شەرعیەک بکەی، هەر تاوانێک بکەی ئیلا عقوبەکەی وەردەگری هەر لە دنیادا پێش قیامەت، ئیسلام ئەوەمان فێر دەکا ناڵێ هەر بۆ قیامەت، ئەڵێ لە دنیادا عقوبەکەی وەردەگری، بۆ نمونە کەسێک دوور لە ڕووی جەنابتان درۆ زۆر بکا، درۆزن بێ کە نەعلەتی خوا لە درۆزن کراوە لە قورئانا، ئەمە پێش ئەوەی لەعنەتی خوا تۆقەکە بکرێتە گەردنی و بەرەو جەهەنەم ڕایکێشێ لە قیامەتا لە دنیادا عقوبەکەی ئەوەیە پیاوی درۆزن دوو لە ڕووتان پەرژینێکی قایم بێ ئیعتیباری قسەکانی نامێنێ ئەنجا ولێڵان کێ ئەو قسەی کردەوە فڵان کەس دەڵی گوێی مەدێ بەخوا فڵان کەس کردێتی ئیعتیباری نییە ئەمە عقوبەیەکی گەورەیە بەڕاستی ئینسان ئەو قسەیە و ئەو زمان ئیعتیباری نەبێنە لە بینی خەڵکە غەش کردن کە دوو سێ جار غەشن لە خەڵک کرد سیقەت نامێنێ لە بین لە ناو خەڵکا خۆ گەر نەشتێت جەهەنەم لە قیامەتا هەر لە دنیا گەورەترین عقوبەی ئەوەیە ئینسان متمانەی لە دەستدا لە ناو خەڵکا جسرێک لێ نووسراوە پێنج تەن بەسەر ئەم جسرەیە بڕوا کەسێ لۆریەکی پێ دە تەنی پێ بوو ئاوا ڕوانی وتی کوڕە خۆ مرورێک دیار نیە و کەس چاوی لێ نیە با بڕۆم ئەوە خۆی زەرەت دەکات چونکە یەکسەر جسرەکە دەتەپێ ئەم تەحەمولی پێنج تەن دەکا برادەرێک گەڵابەی پێی ئەڵێ ئەو جادەیە لەبێ لە قورسی ئەوەندەدا بڕوا ئەم دەڵێ مادام هێشتا قەپانەکە دانەنراوە بە شەو لێی دەخۆ مرور نازانێت کابرای قەپان لەوێ نییە کاکی من جادەکە کە چاڵ بوو ڕۆژ تۆش دەکەویەوە ناویەوە لەوانەیە کوڕەکەی تۆ قەمەرەی پێ بێ و بکەوێتە ئەم چاڵەوە وەرگەڕێ هەر پێش قیامەت هەموو شتێکی نایاسایی کە قانون قەدەغەی کردووە بۆ مرۆڤ ئینسان ئەم ناقانونی و کردی مەعسیەتە بێ ئەمری خوایە هەموو شتێکی ناقانونی کە ئینسان ئەنجامی بدا بێ فەرمانی خوای کردووە بۆیە کاتێک کە دەبینی ئەمە ناگاتە قیامەت هەر لە دنیا خۆ تۆڵە لێوە دەگرێ برادەرێکی شوفێر کە لە سایدێکا نوسراوە لە سەد زیاتر نابێ بڕۆی لێرە ئەو لە سەد و چل دەڕوا اللە خۆ کامیرەکەی مروری لێ نیە قەیچێکە برای بەڕێزم ڕۆژێ پێش قیامەت ئەمە بۆ خۆی مەعسیەتە واللهی ئەمە دین ئاوا وەرگرن خۆشەویستانم برایانی ئیماندار خوشکانی بەڕێز ئەوانی کە لە مزگەوتە گوێتان لە دەنگمانە ئەوەی ئەهلی ئەم دینەیە واللهی ئەو قانونەی کە حکومەت دایدەنێ لە بەرژەوەندی ناو حکومەتی فڵان کەس نییە ئەو یاسایی هەموومانە ئەو مرورەی کە دایناوە ئەڵێ لەم جادەیەدا ئەبێت لە سەد بڕۆی تۆی شوفێر لە سەد و بیست ڕۆیشتی بیست گوناهت بۆ دەنووسێت تا ئەچیتە سلێمانی واللهی با مروریش چاوی لێ نەبێت چونکە ئەمە یاسایەکە بۆ سەلامەتی تۆ داندراوە سەد و چل لێ خوڕی واللهی کە دەچێت سلێمانی چل خراپە لە تای تەرازووی حیسابەکەی قیامەتدا داندراوە ڕۆژی قیامەت چل زەربی سوور لەسەر تەرازوەکەت هەیە هی ئەو چل لێخوڕینەیە کە کاتی خۆی بە ناسایی لێت خوڕیوە بۆ چونکە پێش قیامەت خواش تۆڵەت لێ دەکاتەوە ئەو هەموو حادیسەیە دروست دەبێ لەبەرەوە زۆر پابەند بین ئەمە دینە دین ئەمەمان فێر دەکا ئەفەرمێ ئەو نایاساییە ئللا لە تەرازوی خوای پەروەردگارە لەسەرت حیسابە بۆ قیامەتی خۆت هەموو شتێکی نایاسایی عقوبەکەی لەگەڵە ئەگەر کەسێکیش بڵێ دە والله ئێستا لەوانەیە کەسێک لەناو هەر ئێمەدا بڵێ بەخوا مامۆستا سەد گوناحیشم کردووە و هیچ عقوبەیەکیشم وەرنەگرتووە لە دنیاشا تووشی هیچ نەبووم زاناکان دەفەرموون گەورەترین عقوبە ئەوەیە ئەگەر کەسێ بێ ئەمری خوای کرد واتەوە مەبەستم یاساشکێنی کرد زەرەدی لە بەرژەوەندی گشتیدا خۆشی تووشی هیچ نەبوو لە دنیادا گەورەترین زەربە کە خوا لێی دەدا ئەوەیە لەزەتی مناجات لە خزمەت خوادا ناکا دوعاکانی گیرا نابن حەز ناکا کە نوێژ دەکات تام و چێژی لێ ناکا واللهی وەرە لە خواپەرستیا ژیان بەسەر بەرە کە مناجات دەکەی لە خزمەت خوای خۆدا فرمێسک بە چاوتا دێ کاتێک کەم بێ ئەمری خوا دەکەی هەر ڕۆژێ وەرە بە نایاسایی کۆمەڵە شت بکە ئەو برای گەڵابەی پێیە یاساییانە بارەکەت بار مەکە ئەڵێ بەخوا چاک نەجاتم بوو لە دەستی مرور و قەپان نەیگرتم و پارەیەکی زیادم پێنا بەڵام واللهی شەو کە هاتیەوە ماڵەکەت هەست دەکەی ویژدانت ئازارت دەدا حەز دەکەی کە دوعا دەکەی تاقەتی دوعاکردنت نییە حەز دەکەی لە تام و لەزەت لە عیبادەتەکەت ناکەی دە واللە ئەوە گەورەترین بەڵایە ئینسان پەیوەندی لەگەڵ پەروەردگاریا وەکو ئەو جارانی تر توند و تۆڵ نەمێنێ سێیەم ئیسلام فێرمان دەکا نەفسی ئینسان بەڕێزە هەرچی شەرع نەهی لێ کردووە خۆت بیکەی پێی بێنرخ دەبی بێ نرخ نا لەبەر چاوی خەڵک لەبەر چاوی خۆت ئایا بێ نرخ بوون لەبەر چاوی خۆت هەیە بەڵێ علماءانی تەسکیه نفس فرمویان الانهیار الداخلی خطیر جدا روخانی ناو ناخی خۆت و بێ حرمەت بوون لەبەر چاوی خۆت پەنا بەخوا ئەوە داڕوخانێکی گەلێک گەورە و خەتەرناکە کەسێک پێت دەڵێ فڵان کەس کە چووی بۆ سلێمانی ئەو ئەو شتەم بۆ بکڕە کاتێک کە هاتیەوە سەیەکەی لە بیرت چووە وتوتە نەوەک پارەکەم نەداتەوە بۆ نەکڕیوە دەتوانی بە دوو قسە بڵێ باوەڕکە لە بیرم دەتوانی بڵێ وەڵاهی زۆر گەڕام نەبوو دەستم نەکەوت سێ چوار شوێنیشم بۆ کرد بڕاکە بەرچاوم نەکەوت ئەینا بۆم دێنای کابرا بڕوات پێ دەکا ئەڵێ فڵان کەس ڕاستگۆیە و ماڵیشت داوە بێ مەمنوونیشتە بەڵام چونکە تۆ ئەزانی وا نییە خۆ بە دوو قسە ئەوت بەڕێ کرد حەز دەکەی خۆتت لەبەر چاوی خۆت پێ سووکە چونکە غەشت کردووە چونکە درۆت کردووە حەز دەکەی خۆت لە ناخی خۆتدا هەست بە توانەوە دەکەی کەسێ نەزەرێک دەکا خێزانی هەیە و ئەو کچە بەو جادەیە دەڕۆ ئەم نەزەری لێ دەکا خۆ کەسیش چاوی لێی نییە لەبەر چاوی خۆت خۆت پێ سووکە دەی تخوا من عایلەم هەیە و تەر تەماح لە ناموسی خەڵک بکەم ویژدانت ئەگەر نەمرد بێ ئەمەت پێ دەڵێ یەکسەر هەست دەکەی لەبەر چاوی خۆتە ئینسان پەنا بەخوا سووکە بۆیە بێشەرعی ئینسان ترسنۆک دەکا لە ناخا ئینسانێکی ترسنۆک لە بێشەرع کار دەرەچێ کابرایەک دووکانی هەیە کاتێک چیلۆکەی لە ژێرەوە تۆزی چیلە دەرهاتوە پەنجا غرام سەد غرامی کەمە پەنا بەخوا چونکە هیوا هەبووە هیوا هەبووە شتی فرۆشتۆ دوایی لێ ئاشکرا بۆ گیراوە سەی دەکەن لە ژێرەوە چیلۆکەی کون کردووە لە ژێرەوە چیلۆکە سەد غرامی لێ دەرهاتوە هەموو هەزار غرامێکی بە نۆ سەد غرامی بە هەزار فرۆشتووە ئەبێت چەندی ئاوای لەسەر کۆ بێتەوە بۆ قیامەتی ئەمە بەردەوام یان شتەکەی کۆنەیە بەسەر چوە لە دوکانەکان لە بەڵکو ئەگە مناڵێک هات ژنێک هات کە خوێندەواری نێو سیر ناکە پیرەمێردێکی فەقیر هات شتەکەی دەدەمێ دەڕوا وردە وردە لەگەڵ یا بەڕێ یەکەم بەڵام ناوێ بیدا بەو کە زیتەڵە وریا ئەو خوێندەوارە ئەو گەنجێکی و چالاکە ئا ئەمانە بەردەوام ناخیان ترسنۆکە ئەڵێن نەوەک ڕقابەیەک بێ و تەفتیشێکی دوکانەکەم بکرێت تۆ بڵێی کەسێ لە ماڵەوە خوێندەواریشی دەست نەکەوێ بۆی بخوێنێتەوە بۆم بێننەوە حەیام بەرن ها لە ناخا دەترسێ قوتابیەک کە قۆپی دەکا چونکە بێ شەرعی خوای کردو بێ ئەمری خوایە حتا لە ئیمتیحانەکە دێتە دەرەوە بەردەوام لە دڵەڕاوکێدا تۆ بڵێ قۆپیەکەم ئاشکرا نەبێ مامۆستا نەمگرێ خۆ ئەگەر نەشگیرا لە ناخەوە هەست بە شکستێکی گەورە دەکا کە وەکو هاوڕێکانی بە حەقی خۆی نەگەیشتوتە ئەو پلە و پایەیە نەگەیشتوتە ئەو دەرەجەیە برادەرێک هەبوو کاتی خۆی لە نەوەتەکاندا بۆ ئیمتیحانی شەشی زانستی براکەی ناردبوو ئیمتیحانی بۆ بکە کە براکەی لە دوو کۆلەجی ئەندازیاری لە قۆناغی سێدا بوو یەکسەر چوو ئەویش لە هەندەسە وەرگیرە ئەم بۆ خۆی هیچی نەیەزانی ئەو لە هەندەسە وەرگیرە دواتر ساڵێکیش دەوامی کرد دەرنەچوو تەنەزولی کرد بۆ پەیمانگایەک برایەک لێی پرسی بوو بۆ وات کرد وتی وەڵی کە دەچوومە ئەو کۆلیجە خۆم پێ سووک بوو چونکە ئەو هەموو برادەرە ئەو هەموو خوشک و برایان دەبینی هەموو بە حەقی خۆیان بە عیلمی خۆیان لە کۆلێجی ئەندازیاری بوون من بە حەقی براکەم لەوێ بووم هەر کە سەیری خۆمم دەکرد خۆم پێ سووک بوو کاتێک کە تەنەزولم کرد بۆ هاتمەوە مەعهەد بە حەقەکەی خۆم کە نازنام ئەوەش حەقی خۆمە هێشتا دەروونم تۆزێ ئارام بوو لەبەرەوە ئینسان دایمە کە بێ شەرعی دەکا لە ناخەوە ئینسانێکی ترسنۆکە باسی گەندەڵی دەکرێت جاری وایە لە مەجیسێکە لە کۆڕێکە دانیشتنێکاڵی گەندەڵی خراپە یەکسەر مەسوولێک بەرز دەبێتەوە کاکە بۆ باسی گەندەڵی یەکەن ئەو چونکە خۆی گەندەڵە هەر کە باسی گەندەڵی یەکرێ ئەو لەرز لێی دێتێ تۆ خۆ بمەجای و مەبەستیشت ئەو نییە بەزەم چونکە خۆی گەندەڵە دەترسێت دیکتاتۆرێک لەو سەری دنیا دەڕوخێ ئەم لێرە دەتۆقێ ئەڵێ کاکە حک فلان حکومەتە ڕوخا ئەڵێ لە بوایە خۆ پیشاندانیان نەکردا بۆە خەڵک دانیشتنایە کاتێک کە لەی بن عەلی لە تونس ڕوخا ژنەکەی یەک تەن ئاڵتونی بەس بلۆک کراوی دانابوو بە تەن ئاڵتونی هەبوو معمر قەزافی لە لیبیا هاواری لێ هەستا وتی کاکە دەبوو خۆپیشاندانیان نەکردایە ئەهلی تونس وایان نەکردایە بەخوا کارێکی خراپیان کردووە سەرنجت دەدا باشە تونس لە کوێ و لیبیا تۆ بۆ لێرە زەندەقت چوو ئەمە هەمان شتی کرد بوو ئەو ئاڵتونی شار بۆ لێی گیرا معمر قەزافیش بۆ خۆی ئەیزانی لە دوای مردنەکەی بیابان شۆفڵ ئیشی تێدا کردووە سەی دەکەن خەزێنەیەک هەڵدراوەتەوە هەشتا ملیۆن یۆرۆ لەگەڵ هەشت تەن ئاڵتونی تیا شاراوەتەوە هەشت هەزار کیلۆ ئاڵتونی عەیارە بیست و چوار لەگەڵ هەشتا ملیۆن یۆرۆدا بەس ژێر خاکی کردووە وەکو جرج ئەها ئەو لەوێ ماڵەکەی گیرا بە دزی پێکەوە نابوو ئەم لێرە لەرزی لێ هات جا دایمە ئینسان کە بێ شەرعی بێ فەرمانی خوا دەکا هەر کە خراپەکارێک هەرەس دێنێ ئەم لێرە یەکسەر زەندەقی دەچێت بەڵام ئینسانی ڕاستگۆ، ئینسانی دادپەروەر، ئینسانی پاک، ئینسانی ئیش جوان بێ منەتە. ئەها کوردەواری چەند جوانیان فەرموو، وەڵا پاک بە و بێباک بە. کە پاک بووی باکت لە کەس نییە. هورمزان پاشایەکی فارس بوو بۆ چاوپێکەوتنی حەزرەتی عومەر بۆ گفتوگۆ هاتبوو. کە هێنایانە مەدینە وەفدەکە، هورمزان نوێنەری پاشای فارس هاتە شاری مەدینە وتی کۆشکی خەلافەت لە کوێیە؟ وتیان وەڵا خەلافە خیلافەتی ئیسلامی کۆشکی نییە هەر خانوێکی بچکۆلەیە ماڵی حەزەتی عومەرە و لە مزگەوتی شا شوێنێک جیا کراوەتەوە لێی دادەنیشێ کە چون نە لە ماڵەوە بوو نە لە مزگەوت بوو سیرەکان لەو دیو مزگەوتەوە لە ژێر سێبەری دارێکا دەستی بن سەرینی کردو بە سەرین و بەردێکی ژێر سەریدا و لێ خەوتووە لەسەر ئەو خاکە ئەو کابرایە وتی من یعنی سەیرم کرد وتم ئێستا چەکدار و حیمایە بەم لاولادا و ئەوێ لەسەر چ شوێنێک دانیشتە چونکە کیسرای فارسی وا بینی بوو هەزاران حیمایە دەوریان دەدا هەزاران کەس ئەوە عەسای ئاڵتونیان بۆ دەگرت شەڕابیان بەدەمەوە دەکرد ئەوە ئەمە کاب ئەمە عومەرە کە هەموو ئیسلاخ دنیا لێ ترسێ سام و هەیبەتی شۆتە دڵی هەموو کار بەدەستێکەوە وتی ئارەوەڵا ئەوە عومەرە ئالەوێدا قسەیەکی زۆر جوانی کرد وتی عەدیلتە فەئەمینتە فەنیمتە واللهی زۆر دادپەروەری ئەوەندە دادپەروەری منەتت بە کەس نییە بۆیە ئاوا بێخەم لێ خەوتووی بۆیە ئاوا ئەمین و پێویستیت بە حیمایە نییە الله اکبر لەو قسەیە جا کافریش لە قسەی جوانی کرێ بەڵی جوانە وتی عدیلتە فەئەمینتە فەنیمتە ئەوەندە دادپەروەری بۆیە ئاوا ئەمینی ئەوەندەش ئەمینی بۆیە ئاوا بە جوانی لێی خەوتووی لەسەر ئەو خاکە خەوێکت کردووە کە پاشاکان لەسەر سیستمی خەوەکانیانە وەڵاهی پاک بە منەتت بە کەس نییە لەبەرەوە هەموو بێ شەرعیەک لە ناخا دەدڕوخێنێ بۆیە علەمایان جوانیان فەرمووە الانسان فی حصن مادام فی طاعة الله هەر کاتێ ئینسان لە تاعەتی خوای پەروەردگارا ژیا لە قەڵادایە لە قەڵادا لە قەها لەو قەڵا گەورانەدا کە هەمووی بە بەردی قووەتدار دروست کراوە هەمووی لە خۆڵ گیراوە گولەی دژمن ناتپێکێ ناتوانێت زەفەرت پێ بەرێ پارێزراوی ئینسان تا لە تاعەت و گوێڕایەڵی پەروەردگاریا بێ وەڵاهی پارێزراوە بە قەڵای ئیمان بە قەڵای خواناسی پارێزراوە لە نەدامەتی لە پەشیمانی لە شەیطان لە دوژمن خی پەروەردگار دەتپارێزێ بەڵام ئینسان کە لە تاعەتی خوا هاتە دەرەوە دەرگای قەڵاکە شکا قەڵاکەت کرایەوە هاتێ ئەو گۆڕە هەزاران گولێک پەلامار دەدا و ژیانت لە مەترسیدایە خۆ ئەگەر لەم دنیایش ڕزگارت بوو مادام لە قەڵای خواناسی هاتیە دەرەوە ئەی قەبرەکە ئەی سەرپردی سێڕاتەکە ئەی بەردەمی مەحکەمەی خوای پەروەردگار خۆ لەم هەموو سەیتەرەیە ڕزگارت نابێ وا لە دنیاش ڕزگارت بوو وەڵاهی لەو قەبرەدا ئینسان محاسەبە دەکرێت لەسەر هەموو کردەوەکانی ئەوە قۆناغی یەکەمی قیامەتە لەسەر قەبران گوێتان لێ نییە کە مامۆستای بەڕێز دەفەرمێ ئەی فڵان تۆ دەرچووی لە خانووی دنیا لە خانووی فانی گەشتی بە خانووی باقی کە قیامەتە ئەم گۆڕە ئاخر منزڵی دنیاتە و یەکەم منزڵی قیامەتدا یەکەم منزڵی قیامەت لە گۆڕا دەست دەردەکەوێت یەکێ لە پیاوباشان و خواناسان دەڵێ خاڵۆ ژنێکم عەمری خوای کرد بە زاهیر لە دنیادا پیاوێکی ئافرەتێکی ڕێک و پێک و خواناس و دینداریش بوو خاڵۆ ژنم کاتی خۆی کە شووی بە خاڵم کرد ئەڵێ خاڵم ژنێکی هەبوو مرد بەسەر مناڵی ساواوە ڕۆیشت و کۆچی دوایی کرد و سێ مناڵی تریشی هەبوو بە هەموو چوار مناڵی هەبوو ئەم ژنە ڕازی بوو شووی پێ بکە و مناڵەکانیش بەخێوکە بۆ خۆشی دوایی مناڵێکی بووە وافرەتە لە دواییدا کە مناڵەکەی تۆزێک گەورە بوو لە خەم ڕەخسی ئەم ژنەی دووەمیش مرد ئەڵێ لە خەوا بەردەوام خاڵۆژنم دەبینی کە لە عەزابا بوو بەردەوام زۆر ناڕەحەت هەموو جارێک کە لێم دەپرسی دەمگوت خاڵۆژن تۆ ئافرەتێکی دیندار بووی ئێستا بینم ئەزانم تۆ یەقینەن کە مردووی ئەمە قەبرە بۆ ئەوە لە عەزابای ئەگوت ئەی هاوار چیم بەخۆم کرد بەهۆی شیرەکەوە بەهۆی شیرەکەوە خەبەرم ئەبۆوە نەمدەزانی شیرەکە چیە ئەڵێ وەڵڵای هەشت ساڵ من خەوم ئاوا بە قاڵۆژمەوە دەبینی دوای هەشت ساڵەکە هەموو جارێ لەشم دەپرسی بەهۆی چێوە دەگوت شیرەکە شیرەکە منی وا لێ کرد تووشی ئەم شوێنەی کردم شەوێکیان لە خەوما دوای ئەو هەشت ساڵ دەم پرسی تخوا خاڵەژن شیرەکە چی بوو وتی ڕۆڵەژیان خۆ تۆ ئەزانی خاڵە چوار مناڵی تری هەبوو ئێمەش مانگا و مەڕ و ماڵاتمان هەبوو شیرم دەدۆشی وەڵاهی شیری ئەو مناڵانە باوکیان نەیدەزانی کە وایە لە دەرەوە کە تێم دەکرد ئاوم بۆ ئەوان تێدەکرد بەڵام بۆ مناڵەکەی خۆم شیری خالیسەم تێدەکرد و ئاوم تێ نەدەکرد لە شیرەکەی ئافەرقم دەکردن ئەوانەی کە مناڵی خۆم نەبوون شیرم دەدانێ بەڵام ئاویشم بۆ تێدەکردن ئەمگو با ئەو هەموو شیرە نەخۆن پێیان خەسارە بەس بۆ مناڵەکەی خۆم کاملەن شیری پاک و خاوێنم تێدەکرد لە شیرەکەی ئافەرقم دەکردن ئەی هاوار ئەوە خۆ کەس ئاگای لێ نەبوو بەڵام ئەڵڵا ئاگای لێیە هەر لە قەبرەکەدا هەشت ساڵ لە دەرخەونم پێوە دەبینی هەر هاواری دەکرد ئای شیرەکە چی پێکردم ئای قوڕ بەسەرەوەی لە تۆزێ شیرە فەرقی مناڵەکانی خۆی لەگەڵ یەکێکەدا بکە کە هەر لەو باوکەن ئای قوڕ بەسەر ئەو سەرکردەیەی فەرقی کوڕەکەی خۆی بکا لەگەڵ کوڕی ئەو میلەتەیە ئەی ماڵوێران ئەو سەرکردەی کە بۆ خۆی لەبەر سپلیتا نازانێ سەرما چیە پیرێژنێکیش داماو بە پێنج لیتری نەوت دەکڕێ ئەبێ ئەمانە چۆن قەبر لە خۆیان گرێ ئەبێ چۆن وەڵامی پەروەردگاریان بدەنەوە ئەبێ بهەژێن واللهی ئەو قیامەتە ئەو قیامەتەیە کە ئینسان وا لێ دەکا کە بزانێ نە مێردەکەی ئاگای لێی بوو نە خزم و کەس و کارێک ئاگای لێی بوو خۆ بەخوا مناڵەکەش هەستی پێ نەدەکرد چونکە ها پەرداخێ بێنە نیوەشی بکە با و هەر دەیخۆیتەوە بەشی خۆشی جسم سوودمەند دەبێ لێی بەڵام چونکە فەرقی کرد لەگەڵ مناڵەکەی خۆیان خوا ئەو ئاوەی لێ قبوڵ ناکا وتی شیرەکە منی وا لێ کرد بەڵە خۆشەویستان ئینسان کە لە تاعەتی خوا دەرچوو ئەچێتە مەعسیەتەوە کە چووە مەعسیەتەوە لە قەڵای ئیمان دێتە دەرەوە ئاخری وتارەکەم بەوە دێنم بۆ ئەوەی پارێزراو بین لە خراپە لە هەموو ئەو خراپانەی کە ئەمڕۆ دەوری مرۆڤایەتیان گرتووە ئاگادار بە زیادە ڕەوی مەکە زیادە ڕەوی مەکە لە چیدا لە خواردنە جاری وهەیە ئینسان هەر ژەمی خواردنەکەت بەڕێزەکەم یەک تۆز کەمتر چەور بێ بەخوا هەفتەی دوو جا گۆش مەخۆ جارێکی خۆ لە زۆر حرام دەپارێزری پێ منە تانەتر دەژێ من زۆر جا لەگەڵ برایانی بەرپرس کە دانیشتوتمە قەت داوەتی خەڵک مەخۆ قەت دەعوەت کرای مەچۆ چونکە کە نانی فڵان کەست خوارد هات بۆ دایرەکەت ئەبێت ناقانونی بۆ بکەیت چونکە بەرەژ چاوەرەژێری ئەو ژەمەنانەی بەو خوایە برای کار بەدەست ئەو ژەمەنانەی فڵان کەس هی منی ئەو مەخۆ کە هاتم بۆ دایرەکە منەتت پێم نییە وەکو قانون ڕەفتارم لەگەڵ دەکەی بەس کە یەک ژەم دەعوەتت خوارد ناچاری بێ بە تەلەفۆنێک قانونیش پێ بە ناقانونی جەت خوا ژەمەنانێک ئەوە دێنێ ورگێک لە پێناوی خواردنێکی کاتیدا ئینسان خۆی بۆ چاوبەرەژێرکە لە بواری جلوبەرگا ئافرەتی وا هەیە هەرچی عیب بێنێتی بەس زیادە ڕەوی دەکات لە جلوبەرگی ناشەرعیدا بەس بەمە گوناهبارە ئەی نەخۆ ئافرەتانی کە سپورن سەریان ڕووتە قاچیان ڕووتە قۆڵیان ڕووتە ئێمە ناتڵێن ئەوانە زیناکەرن زۆریان زۆر بە ئەخلاقن زۆر بەڕێزن زۆر ویژدانیان هەیە زۆر خواناسن کەچی سەیرەکەی لەم بوارەدا خەلەلیان بۆ دروست بووە، زیادەڕەوی کردووە لە خۆڕازاندنەوەدا، لە جلوبەرگی تەسک و تەنک لەبەرکردنا، ها ئەو زیادەڕەویە چەند خراپە، زیادەڕەوی لە نووستنا کە نوێژەکانت پێ دەفەوتێنێ، زیادەڕەوی لە تێکەڵ بوون بەگەڵ خەڵکا، ئێستا زۆربەی ئەوەی کە تووشی گوناهباری دەبێ زۆر لەگەڵ خەڵکا تێکەڵاوە، پێویستە ئێمە هەموومان سەلام لە یەک بکەین، پێویستە هەموومان یەکتر بناسین، بەڵام پێویست نییە هاوڕێی هەموو کەس بی، ئەبێ هاوڕێکانت دیاریکراو بن هەڵسەنگێندراو بن ئەینا ئەگەر لەگەڵ هەموو خەڵکا تێکەڵاو بووی یان دەبێت دڵی خەڵک زۆر لێ بڕەنجێ یان ئەگە بتەوێت دڵی خەڵک بەدەست بێنێ بێ مجاملە بکەی ڕیایی بکەی بە درۆ بڵێ قوربان جەنابت ڕاست دەکەی بڕوات بە قسەکە نێ دەبێ بڵێ قوربان ڕاستت فەرموو بەس ئەگە بۆ خۆت بە تەنیا بووی منەتت بەوانە نییە دایمە سەلامەتی لەبەرەوە ئیشی ئەو بازاڕە نەبوو دەتوانی زۆر نەچی ئیشی لای فڵان کەس زۆر زەروور نەبوو زۆر تێکەڵاو نەبی ئەوەی خەڵکی ئەمڕۆ کە بە هیلاک چووە زیادەڕەویە زیادەڕەوی لە ئامێریش وەکو موبایلە سەیرەکەی لە وڵاتێکی پێشکەوتوو وەکو ئەڵمانیادا کە موبایلەکە دروست دەکا زیادەڕەوی ناکا بە ئامار لامە بە نووسراو لە وڵاتێکی وەکو ئەڵمانیا لە سەد تا حەفتای خەڵکی لە سەد کەس حەفتا کەسیان موبایلەکانیان لە هەرە سادەکانە هەر ئەوەیە تەلەفۆنی پێ دەکەی و هیچ مواسەفاتێکی نییە لە سەتا سیانزەیان لە سەتا هەژدەیان موبایلەکانیان مواسەفاتی تێدایە ئێستا وەی کە لەسەر ئەم مێزە ئەم موبایلی بەڕێزانە کە دانراوە زۆربەیان مواسەفاتن یعنی ڕسم دەگرێ کۆمەڵە معلوماتی تێدایە کۆمەڵە مواسەفاتی تێدایە وتاری تیا تەزیل دەکرێ ئەڵێن خەڵکی ئەڵمانیا لە سەتا هەژدەی هەژدەی خەڵکەکەی مواسەفاتی پێ لە موبایلە لە سەتا حەفتای ئەو پەڕی سادەیان پێیە لە سەتا سێنزەی لەو وڵاتە پێشکەوتوەدا تا ئێستا هەر موبایلی نیە ئەڵێیشم پێی نیە کەچی لە وڵاتی ئێمە مناڵێکە لە شەشی ئیبتیدایە موبایلێکی پێ باید چوار وەرەقەیە مامۆستاش گیری خوا ڕسمی خەڵکی پێ دەگرێ بلوتوزی بۆ خەڵک پێ دەنێرە شتی پێ وەردەگرێ مامۆستاش وڵات فەقیرە باید چوار وەرەقەی لێ بسێن دوای چی لێ بکەم ئەویش گیری خواردووە ها زیادە ڕەوی دەکەین بۆیە زۆر جار تووشی بەڵا دەبین والله هەتا موبایلەکەت مواسەفاتی کەمتر بێ مناڵم شتی باشن نەبێ بەڵام زیادەڕەوی مەکە. ئۆباما ئەو سەرۆکی ئەمریکایە کە خەزێنەکان لە بەردەستی خۆیدان و پارەش وەک کاوە لە بەردەستیە، مەنعی کردووە کچەکانی بچنە سەر فەیسبووک، ئەڵێ هەفتەی یەک سەعات بۆیان هەیە بەکاری بێنن. گەنجێکی لای ئێمە شەو ڕۆژ لەسەر ئەنتەرنێتە، هەر زایع بوو فەقیرە، هەمووی لەدەستدا، زیادەڕەویکردن تووشی خراپەکاریمان دەکا. ئەو لەو ئەمریکایە کچەکانی ناڵێنەوە پێشێلکردنی ئازادی مافی مرۆڤە ئەڵێ هەموو شتێک سنووری هەیە کچەکەم دەبێت هەفتە یەک سعات فەیسبوک ببینێ چونکە سڕی ماڵەکەم دەچێتە دەرەوە چونکە تووشی هەڵە دەبێت چونکە دەیخەڵەتێنن هەفتە یەک سعات کافیە بۆ تۆ لەسەر فەیسبوک بی بەڵام گەنجێکی گیرفان خاڵی ئێمە بە قەرز فەقیرە دەچێت لە مامۆستا دروستە کۆمپیوتەرێکی لای تۆ بکڕی بە قستی مانگانە تۆ تخوا سێ چوار وەرەقە لە جیرفانە نەبێت کۆمپیوتەرت بۆ چییە ئەنتەرنێتت بۆ چییە شەریکە و کۆمپانیات هەیە تۆ جیرفانت خاڵییە ئەوەندەی تریش مەسرەفەکە زیاد دەکە و باوش و دایکشت قوڕ بەسەر دەکەی چی پێ دەکەی لەبەرەوە زیادەڕەویەکان خراپن هەموو زیادەڕەوێک ئەوەی مەسولەکان کە ڕیسوا بوون لەبەر چاوی میلەتە زیادەڕەویان کرد ئینا برایەکی بەرپرس ئەگەر خانوێکەی هەبێ دوو خانووی هەبێ باخێکیشی هەبێ دوو سارەشی هەبێ هەموو میلەت خۆشی دەوێت وە قەیچەکە ئەویش کاکە گیان مافی خۆیەتی ئەویش ئینسان ئەویش ماڵ مناڵی هەیە ئەویش بەرپرسە بەڵام هاکە زیادە ڕەوی دەکا لێرە خانووی هەیە لە دوکان هەیەتی لە سلێمانی هەیەتی ئەبێت لە بەغاش هەیبێ ئەبێت لە فڵانیش هەیبێت لە ئەوروپاش هەیبێ یەکسا ئەمە زیادە ڕەوێتی باش ئەمانەت بۆچی خۆ کە مردی لەگەڵ خۆتان نابێتە قەبرەکەوە باشە زنجیرەیەک سارد بۆچی هەمووی لەسەر یەک ڕەقەم ئەمە ئەمە ناشیرینت دەکات لەبەر چاوی میللەتەکە لە کاتێکا کە سوودیشت پێ ناگەیەنێ وەڵای هەموو زیادە ڕەویکردنێک بەڵایەکی بەدواوەیە جا یان لە دنیا خوا بەڵاکە بەسەر دێنێ یان لە قیامەتە خۆ ئەوەی دنیا زۆر باشترە چونکە جەزایەکی تربەویە ئاگادارکردنەوەیە دکتۆر محەممەد العریفی کە مامۆستای زانکۆیە لە سعودیە ئەڵێ برایە دەرێکم هەبوو برایەکی زۆر جانی بە جانی پیاوێکی مسلمانی قورآن حافظ قورآن ئینسانێکی زۆر زۆر بە تەخوا و ئەهلی شەو نوێژ ئەو کەسانی کە نەخۆشی دەروونیەکانیان هەبوو ئازارێکیان هەبوو کە دکتۆر پێی چارەسەر نەدەکرا فی سەبیل الله تەنها لەبەر خاتی خۆی پەروەردگار قورآنی بەسەرا دەخوێندن خۆی گەورەش بەو دڵە سافەی خۆی بەو تەقوایی کردبووی بە مای شیفا بۆ کۆمەڵێک خەڵک ئەڵێ یەکێک بەسەراتێکی بۆ گێڕام وتی کابرایەکی بازرگانی زۆر دەوڵەمەند هات بۆ لام کاتێک کە هات بۆ لام وتی ئازارێک لە دەستی چەپمایە بەدەست ئەو ئازارەوە دەناڵێنم ئازارەکە وای لێ کردبوو چڕو چاوی هێنا بۆ یەک چاوی پێدا پچڕی بوو وتی هەر بەردەوام دەستی بە دەستی چەپێ بۆ ئەی شێلا و ئازارەکەی نەدەشکا وتم چوویتە لای دکتۆر وتی دکتۆرەکان دڵنیان کردم کە هیچم نییە کەچی خۆشم ئەزانم چ ئازارێکی لە شیدە لە دەستی چەپمایە بەڵێ وتم سێ چوار ڕۆژ وەرە لەسەرێک سێ چوار ڕۆژ بە تەواوی قورئانم بەسەرا دەخوێن ئەڵێ دیگە بەو خوای بەس ئازارەکەم زیاد دەکا تۆ ئەو قورئانە دەخوێنی هیچ ئازارەکەم ناشکێ ئەڵێ لە ڕۆژی چوارەما پێم وت بیر بکەوە برام بزانە ستەمت لە کەسێک نەکردووە دوعای مەزڵومێک لێ گیرا نەبووە ئەڵێ توڕە بوو وتی دوعای مەزڵوم من یارمەتی چەندین فەقیر دەدەم زەکات دەدەم سەرفترە دەم حەجی ماڵی خوام کردووە پیاوێکی باشم تۆ وازدانی من ستەمکارم ئەڵێ ئارامم کردە وتم نابرا هەمووان معڕەزین تووشی هەڵەیەک بین لەوە چێ دڵی کەسێکت بە ڕوێکی ناشرین ئازاردابێ و لە ناخەوە دوعایەکی شەڕی لێکردبی لەبەرەوە بیر بکەوە بزانە حەقی کێل لەسەرۆگەرنی خۆتی پێ ئازاکە ئەڵێ بە عاجزی لە لام ڕۆیشتە دەرەوە دوای دە ڕۆژ هاتەوە زۆر ڕووی گەش بوو دەمو چاوی کرابەوە هات بۆ لام و ویستی دەستم ماچکا نەمهێش وتی بەخوا نێوچاوانت ماچەکەم ناچار بووم نێوچوانی ماچ کردم و منیش ئەوم ماچ کردەوە وتم چیەوە خۆشحاڵی وتی خوا شیفای بۆ ناردم وتم دەی سوپاس بۆ خوای پەروەردگار بەڵام تۆ بۆ هاتوویتەوە بۆ لای من خۆ من ئەو هەموو قورانە بەسەرا خوێندی هیچ سوودمەند نەبووی لە من وتی قسەکەی تۆ بە ئاگای هێنامەوە وەڵای کە چوومە ماڵەوە بە بیرم هاتەوە من کۆشکێکم کردووە یەک خانوویەکم هەیە چەندین قاتە هەرچی مواسەفاتە لە خاریجەوە لە دەروی وڵاتەوە خەڵکم هێناوە ئەندازیارەکان کە سەرپەرشتی دروستکردنی بیناو کۆشکەکەم بکەن زەویەک هەبوو لە تەنیشمەوە زۆر حەزم دەکرد ئەو پارچە زەوێش بچێتە سەرەوەی من ئاجاری وای ئینسانەکە ئەم تموحە حەزم لەو پارچە زەوێش بوو ئەوش چەند نەمامێکی تیا بچێنم و بیکەم بە باخێکی جوان و دیمەنی باخەکەم جوانتر بکە کەلاوەیەکی تێدا بوو هۆدە و هەیوانێکی دڵداری زۆر شڕی تێدا بوو پرسیم وتیان هی ئافرەتێکە چەند مناڵی بێ باوکی نازداری هەن لەسەر ئەو هەتیوانە دانیشتووە لە فڵان گەڕەکەیە ئەم پارچەیەش کاتی خۆی باوکی کڕیوێتی و بە کاولی و ئاوا لێرە ماوەتەوە ئەڵێ ناردم بە شوێنە و هێنایان زۆر محاولەم کرد وتی کاکە گیان نایە فرۆشم مناڵەکان وردن من کەسێک نیم کاسپیم پێ بکرێ پارەکەش دەخورێ هەر زەویەکە بێ بۆ مناڵەکان باشترە ئەڵێ پاشان فێڵم لێ کرد یەک دوو کەسی نووسینگەم ناردە سەری پارەیەکی زۆریان دایە ناچارم کرد تموحم خستە بەری و زەویەکەم لە دەستی ساند زەویەکەم لە دەست دەرێنا، دواتر خستمە سەر باخەکە و خانویەکی جوانم تیا کرد و سیاجم کرد. وەختێ ژنەکە بە خۆی زانیبوو سێ چوار قاتی ئەو پارەی کە من دابوومیە و فێڵمان لێ کردبوو ئەرزەکەی پارەی دەکرد. تکام وایە لەو برایانەی کە نووسینگەیان هەیە لەگەڵ ڕێز و حورمەتما کوڕە دەستی خەڵک مەبڕن داماوی وا هەیە بە ئەمانەتە وڵڵە توخوا پارچەیە زەویم هەیە ئاگای لەوە نیە نرخ چۆنە تخوا حەقی خۆی بدەیە لە بازاڕا مەڵێ وەڵا لەبەر خاتری تۆ نەبوایە ئاوامان نەدەکرد وەخوا مشتەری نییە و فڵان کەسیش تەلەفۆنی بۆ مەکە پیاوی خۆتە بیێنیەوە ئەمە بۆیە باس دەکەین ئەمە دەرس و عیبرەتی لێ وەرگری ئەمە ڕووداوێکن لە دێر زەمانە ڕوویان نەداوە لەم چەند ساڵەیان ڕوویان داوە ئەوە ئەو کەسەی حەدەسەکە دەگێڕێتەوە خۆی زیندووە لە ژیاندایە هەموو ڕۆژە لە کەناڵە تەلەفیزیۆنەکانە دکتۆر محەممەد عەبدوڕەحمان عەریفی دەبیندرێ دەتوانی ئیمێڵی بۆ بکەی پێی بگێڕیتەوە ئەڵێ کە بۆی معلوم بوو ئەو ژنە شێت و هار بوو زۆر بەزەی بە مناڵەکانیان دەهاتەوە زەویەک بۆ نمونە بایی دە دەفتەر بێت تۆ بە دوو دەفتەر لێت بکڕن زۆر دڵت پێی خەم دەخوا ئەڵێ دەهاتە لای کرێکارەکان و جنێوی پێدان دەگو وازی لێبێن و زەویەکەمان بدەنەوە ئەوانیش گاڵتەیان پێ دەکەوە یان زانی ئافرەتەکە تێک چۆ شێت بووە کە مافرەتەوە جوێن دەڵێ و دڵ زەویەکە بەی خۆیان زانێ ئەڵێ بەڵام ڕۆژێکیان کە لە قاتەی سەرەوە لە پەنجەرەکەەوە دەمڕوانی ئەو ژنە هەر دوعاە کردی خوای تۆڵی لێ بکەیتەوە خوای حەقی من لەو پیاو بسەنی ئەڵێ واللهی ئەو ئازارە لە دەستما دروست بوو چی دکتۆر و دەرزی و دەرمان هەبوو بەکارم هێنا کە هاتمە لای تۆ دوا ڕێگەی چارە بوو ئەینا من پیاوێکی ئەوەندە بەدین نیم ناچاری هێنامی بۆ لای تۆ کە بەڵکو قڕانم بەسەرا بخێنی چابووم کە چاکیش نەبووم بەڵام کاتێک کە تۆ ئەوەت پێوتم گەڕام بیرم کردەوە دوعاکانی ئەو ژنەیە ئەمجارە ئەو نەهات بۆ لام من چووم بۆ ماڵەکەی واللهی چووم ویستم دەستی ماچ کەم وتم دایە گیان دەستت ماچ دەکەم و گەرنم ئازاکە لە ڕای خواڕا ئێمە فێڵمان لە تۆ کرد ڕاستە بەڵام دان دەنێم بە هەڵە و تاوانەکەمدا من ژیانم لێ تاڵ بووە تازە قەسر چی لێ بکەم باخ چی لێ بکەم کە هەموو لەشم ئازار بێ لە ڕای خوادا تۆ بە گەورەی خۆت بمبەخشە و عەفوم کە بەڵام من تازە زەویەکە ئەدەمێ بە باخ و باخاتە وتی نا هەر حەز ناکەم نزیکی پیاوی دەوڵەمەندی وەک تۆ بمەوە تخوا با مناڵەکانیشم ڕەفتاری تۆ نەگرن وتم ئەی چیت بۆ بکەم وتی لە شوێنێکی زۆر باشە لەبەر خاتی ئەو مناڵانە پارچەیەک زەوی باشتر لەوەی خۆم بۆ بکڕەوە بە سعری ئەو ڕۆژە کە من ئەهز ڕۆژێ بیفرۆشم حەقی خۆم بۆ بکە وتم لە کوێ شارە تۆ دەتەوێ پارچەیە زەوی دەستنیشان کە من بۆ ئەو مناڵانەی دەکڕم و مافی خۆیان دەدەمەوە ئەڵێ وەڵایی چوین لەگەڵیا لە نووسینگەیەکە باشترین پارچە زەویمان کڕی بە ئۆتۆمبیلەکەی خۆم چوین سەیرمان کرد و دڵی ئیسراحەتی کرد دەیوتی یا ڕەبی خوایە وا من گەردنم ئازا کرد و تۆش عەفوی کەی ئەڵێ قەسەم بە گەورەی ئەڵڵا دەستی دا نەنا بۆوانە کە ئازارەکەی دەستم نەما دەستی دا نەنا بۆ دوعای ئەو مەزڵومە کوتی خوایە وا من عەفوم کرد خوایە تۆش ئازادی کەی ئەڵێ قەسەم بە ئەڵڵا دەستی دا نەگرت بوو لە دوعاکانی کە ئازارەکە وردەوە دەکۆتای پێیان لە دەستەما بەڵێ بەڕێزان ئەوم ئەم گەردوونە ئەڵڵا بەڕێوەی دەبا خۆ هەروا بە بەلاش ناڕوا خۆ ئەم خەڵکانمە هەوڵ وا ژیانیش ڕووناک نابێ با بە خۆمان دابچینەوە ئەو ناڕەحەتیانەی کە دێنە سەر خەڵک ئەو دڵتەنگیە ئەو نەخۆشی نەفسیانە ئەو مشکلە عایلەویانە ئەم مشکلەی ئەم وڵاتە ئەم خەڵکە سادەی ئێمە ئەگە وەیە زانی ئەمریکا سەدامی لەناو بر ماڵی ئاوا بێ دەستی خۆش بێ بەس وایە زانی تازە کوردستان و عێراق بوو بە ویلایەتێکی ئەمریکی ئەمجا قانون و دیموکراسی هەمووی بە پای پیلان دەچوویە ماڵی حاجی و ڕسمی جۆرج بۆش هێڵواسی بوو داماو ئەمجا وەختێ زانی ئەمریکا بە مەرامەکانی خۆی گەیشت و هێندێ بیرە نەوتی دابین کرد و ڕۆیشت شەو وڵاتی خۆی وڵاتێکی پڕ لە چەرمەسەری و کێشەی بەجێهێشت و خوا عاقیبەتی ئەم کوردستانی ئێمە و هەموو خەڵکی خێرکە هەر خوا زانێ عاقیبەتی بەرەو کوێ دەڕوا ئەها هەموو یەک چارەسەر ماوە گەڕانەوە بۆ لای خالق واز لە مەخلوق بێنە بگەڕێوە بۆ لای خالق چونکە هەر ئەو هەناسەکانت پێ دەبەخشێ هەر ئەو بارانت بۆ دەبارێنێ هەر ئەو تیشکی خۆرت بۆ دەنێرێ هەر ئەو دوعاکانت وڵام دەداتەوە لەو کاتەدا کە مەویسی لە هەموو مرۆڤەکان بەس قاپی ڕەحمەتی خوا ماوە دەبا لە قاپی ڕەحمەتی خوا بدەین بڵین خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا عاقبەتمان خێر کەی خوا بمان پارێزی لەوەی کە ستەممان لە خەڵکێک کرد بە دوعای مەزلوممان لێ ژیرانە بێ یا الله خوایە ئەگە ستەممان لە کەسێک کردبێ بە گەورەیی خۆت دڵی ئەو کەسە نەرم کەی و ئازادمان کە تۆش ئازادمان کەی لە ئاگری دۆزەخ خوایە عاقبەتمان خێر کەی ئەوانەی چاکن چاکتریان کەی ئەوانەی لار و لەوێرن خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ارحم الراحمین یا شافی یا الله لەم ڕۆژی مبارەکی جمعەدا شیفای نەخۆشەکان بنێری خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری ئەوەی مردووە خوایە لە گوناهی خۆش بی سەبوری دڵی کەسوکاری بدەی خوایە گەورە ئەو کەسانی نەخۆشی دەرونی و نەفسیانە خوایە ڕەحم بە حاڵی دڵ دەرونیان بکەی ئەوانەی دەستکوت و هەژارن خوا دەرگایەکی ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوا ئاشنامان کەی بە دینەکەی خۆت دوورە پەرێزمان کەی لە مەعسیەت و بێفەرمانی خۆت یا ئەڵڵا ئامین ئامین والحمد لله رب العالمین